دەفەرمێت شەو خەوم بینی وتیان تۆ ئەبین بۆ لای خوای پەرۆردگار ئەڵێ بردمیان بۆ دەشتێکی چۆڵ ساحەیە چۆڵ لەوێ خوای پەرۆردگار قسەی لەگەڵ ما کرد لە خەودا وتی عەبدەکەم ئەی بەندەکەم تۆ ساڵێکی تر ئەگەڕێتەوە بەلای من خۆی زۆر شارەزا بوو لە خەو داهات بۆ لای مامۆسایەکی شارەزا لە خەو وتی خەوێکی ئاوان بینیوە یا دەمرم یا دەچم بۆ حەج لەم دوشتە دەرناچی ئەڵێ گەشتە قەدەری خوا گەشتە ساڵێک ئەو ڕۆژێک کە خەوەکەی تابینە بۆ ساڵی داهات ڕێک ساڵێک ئەڵێ هات بۆلام وتی بەڕاستی کاتی حەج نییە من دەمرم قەدەری خوا ئەو ڕۆژە سیاری لەدا وەفاتی کرد یەک ساڵی ڕێک و پێک ئەی عەبدەکەم تۆ ساڵێکی تر ئەگەڕێتەوە بەلای من والله یەک ڕۆژە تاخیر نەبوو سیاری لەدا وەفاتی کرد خەڵکی ئەم کوردستانەیە ڕەحمەتی خوای لێبێ